شەو ڕۆژی بۆ نەبوو لە شەویشدا وەک ڕۆژ خەڵکی لە شەقام و کۆڵانەکانی شاردا هات و چۆیانە کرد دەوڵەمەندە هەوەزبازەکان بە سواری کەژاوە تێئەپەڕین و لە بەردە ماڵە سۆزانیەکان و لەسەر چوارڕێیەکان مەشخەڵیان هەڵکرد بوو لە هەندێ لەو گەڕەکانەدا دەنگی مۆسیقای سریانی ئەهات و لە هەندێ خانوویتر دەنگی تەپڵی ڕەشپێستەکانە بیسرا و ئەمانزانی ژنەکانی ئەو ماڵە ڕەشپێستن و توتمس لەو باوەڕەدا بوو کە هەندێ لە ژنە ڕەشپێستەکان جوان و مرۆڤ ئەگەر بیان کاتە خوشکی خۆی بەختەوەرە بێ من چەندەها جار شەوان لەگەڵ باوکمدا بۆ چوونە ماڵی نەخۆشەکان بە شەقامەکانی شاردا ئەڕۆشتین بەڵام تاوشەوە چۆنێتی باری ناوەی ئەو ماڵانەم نەئەزانی توتمس منی بردە ناو خانوویەکی بچووک لەو ماڵانە کە ناوی خانووی پشیلەی ترێ بوو لەوێدا فەرشی نەرمیان ڕاخست بوو لەبان چراکان سەرچرای زەردیان لێدانابوو ژنە جاحێڵەکانی ئەو جێگە لە ڕۆشنایی ئەو تیشکە زەردانە جوانتر ئاهاتنە بەرچاو و هەندێکیان خەریکی شمشاڵ لێدان بوون و هەندێکی تر سەرگەرمی عود لێدان بوون یەکێ لە کچەکان کاتێک کە منی بینی شمشاڵەکەی دانا و هەڵسا هاتە لام و دەستی خستە سەر دەستم و کچێکی تر لە توتمس نزیک بووە و ئەویش دەستی خستە سەر دەستی توتمس و کچەکەی لای من دەستی بەرز کردمەوە و سەیری کرد لە پاشان ڕوانیە سرە تاشراوەکەم و وتی لە قوتابخانەی پزیشکیە خوێنیان ماف یان بازرگانی و ئەستێرە ناسی دوایی سەیری توتمسی کردو چونکە دەستی توتمس لە دەستەکانی من دڕتر بوو هەمان کچ پێی وت، تۆ قوتابی هونەرە جوانەکانی، چونکە دەستی پەیکەرتاشان لە دەستی قوتابییەکانی پزیشکی و قوتابییانی شوێنەکانی تر زبرترە. دواجار بەهۆی زیادەنۆشی تەواو لەبیرم نییە چی ڕوویدا و وا هەست دەکەم کە لەگەڵ ڕەشپێستێ دەستەویەخە بووم و کاتێ هاتمەوە هۆش، خۆم لە دەرەوەی ماڵەکەدا لەنێو جۆگەیەکی ئاو دییەوە و، حەڵقەزی و مسەکانم پێ نەمابوو بیرم لە وتەکانی باوکم کردەوە کە ئەیوت مرۆڤ کە زۆری خواردەوە ئاکامەکەی ئەوە ئەبێ کە خۆی لە جۆگەلە ئاوێکدا ئەبینێتەوە تتمس بردمیە کەناری ڕووبارەکە بۆ ئەوەی لەوێ دەست و سەر و چاوە قوڕاویەکەم بشۆم کاتێک کە گەڕامەوە خانەی ژیان هەتا و هەڵاتە بوو هەرچەندە لەبەر خواردنەوەی زۆر نەهات بوومەوە سەرخۆ بەڵام خۆم گەیاندە بەشی نەخۆشیەکانی گوێ چونکە لەو ڕۆژەدا ئەبواە لەوێ ئیشم بکردایە لە ڕێڕەوەکەدا مامۆستاکەم کە پزیشکی پاشایەتی و پسپۆڕی تایبەتی نەخۆشیەکانی گوێ بوو تووشم بوو ڕوانیە جلە دراوەکەم و ئاوساویەکەی سرموتی ئایا دوێنێ شەو بە شەڕ هاتووی من سرم دانەواند و ئەو وتی چاوەکانتم نیشان بدە کە سەیری چاومی کرد دوایی زمانیشمی بینی و مەچەکی دەستی گرتم و هەستی لە لێدانی دڵم ڕاگرت و وتی تۆ دوێنێ شەو زۆرت خواردوێتەوە و بۆ قوتابی خانەی ژیان زیادە نۆشی خراپە چونکە ناهێڵێ کارەکانی ئەنجام بدات و ئەگەر خۆت چارەسەر نەکەی تا سبێنێ بێ حاڵ و شەکەتەبی و ناتوانی بە ئاگاوە کار بکەی وەرە با هەندێ موسەهیلت بدەمێ کە ناوسکت خاوێن بکاتەوە و ئاسەواری سەرخۆشیت پێوە نەمێنێ بەمەرجێ چیدی نەڵێی بۆچی چونکە لە خانی ژیان چوون بۆ ماڵەکانی ڕابواردن و خواردنەوە نابەجێ نییە بەڵام پرسیاری بۆچی عەیبێکی گەورەیە؟ من تا ئەو شەوە هەرگیز لە نزیکەوە لەگەڵ ژنێکدا گفت و گۆم نەکردبوو نەمەزانی هاونشینی کردن لەگەڵ ژناندا تا ئەو ڕادێ ئەبێتە هۆی ئارامی و هێوربوونەوەی مرۆڤ دوای ئەوە کەڵکم لە کاتەکان وەرەگرت و هەرزی و مسێکم دەست بکەوتایە ئەچووم لەو ماڵانەدا سەرفمە کرد چونکە هەندێ لە نەخۆشەکان مس و ئەگەر ڕێ بکەوتایە زیویان ئەدا پێیان پەیداکردنی کانزا بۆ ئێمە زەحمەت نەبوو لەوە بە دواوە هەستم کرد مامۆستاکانی ئەوێ کە لە ڕابردوودا خراپ ئەیان ڕوانیە من هەڵوێستیان گۆڕابوو ئەگەرچی ئەیان زانی بە مەبەستی ڕابواردن و خۆش گوزەرانی هات و چۆی ئەو ماڵانە ئەەکەم و تێگەشتبوون کەەوە ها خوم پێوەگرتووە کە ئیتر بیرم لە ڕەخنە گرتن نەئەکردەوە. لە ماوەی ئەم بارودۆخانەدا فرعون کە ناوی ئامن هوتب بوو بە سەختی نەخۆش بوو پزیشکە تایبەتیەکانی کۆشک چارەسەریان پێناکرا هەرچەندە لە پەرستگای ئامۆندا ڕۆژانە قوربانیەکیان بۆ ئەکرد بەڵام ئاسەواری چاکبوونەوە لە جەستەی دەرنەئەکەوت ئەیانوت پاشا لەگەڵ ئەوەشدا کە کوڕی خویە لەخوا ئامۆن و ڕەبووە چونکە چارەسەری ناکە فرعون دەستەیە خەڵکی نردەنینەوە کە کەوتۆتە نێوان دوو ڕووبار بۆ ئەوەی لە خوای نەینەوە کە ناوی عەشتارە داوای یارمەتی بکەن بۆ چاکبوونەوەی. ئەوەندە ئەم بابەتە لە ڕووی نەتەوایەتییەوە سەرشۆڕی بوو کە کەس نەیەوێرا بە دەنگی بەرز بڵێ فیرعەون بۆ چارەسەرکردنی خۆی داوای یارمەتی لە خوای نەینەوا کردووە و بەردەوام و بە هێواشی ئەم بابەتە باس دەکرا. ڕۆژێ پەیکەری خوای نەینەوا هاتە تەبەسەوە و بینیم هەندێ پیاوی ئاینی کە ڕیشی درێژ و لوولیان هەبوو، دەورەی بتەکەیاندا بوو لەگەڵ ئەوەشدا کە من خۆم بە قوتابیەکی ڕووناکبیرە زانی هاتنی خوای بیانیم لەلا گران بوو زانیم کە هەموو قوتابیانی خانی ژیان وەک من پێیان ناخۆشە خوای بێگانە ماوەی هەفتەیەک تا بەر لە بەرزبوونەوەی ئاوی نیل لە تەبەزدا مایەوە بەڵام ئەویش نەیتوانی هیچ شتێکی بەسوود بکات و چارەسەری پێ نەبوو ئێمە هەمومان لەم سەر نەکەوتنەی خوای نینەوە دڵخۆش بووین پاتور سەرقڵی شێنی کۆشک وەک پزیشکەکانی تری تایبەت بە پاشایەتی ئەهاتە خانەی ژیان ئەگەرچی ئەویش تا ماوەیەک وەک ئەوانی تر ڕووی لێم نەبوو بەڵام کاتێک کە زانی ئیتر چەند و چۆنیان لەگەڵ ناکەم و وازم لە بۆچییەکان هێناوە لەگەڵمدا ڕووی کرایەوە و ڕۆژێک وتی سینۆهە باوکت پیاوێکی گەورە و شەریفە بەڵام وەک هەموو گەورە پیاوانی ڕاستەقینە هەژارە و من بە پێزانینی دۆستایەتی باوکت و ئەو ڕێزلێنانەی بۆ ئابڕوومەندی و گەورەی ئەو ئەیگرم ئەمەوێت چاکەیەکت لەگەڵدا بکەم و یارمەتیت بدەم من نەمەزانی پاتور ئەوێ چی یارمەتیەکی من بدات تا ئەوەی ڕۆژێکیان بیستم وتیان پاتور بۆ قلیشاندنی سەری فیرعون ئەچێتە کۆشکی پاشایەتی هەموو پزیشکەکان لە چارەسەری فیرعون نائومێت ببوون و تەنها ڕێگایەک مابوو ئەویش ئەوە بوو کە پارچەیەک لە کاسەی سەری هەڵبگرن و تێی بڕوانن کە ئایا مێشکی عەیبی هەیە یان نا هەر چۆنێ بێت ئەم کارە سوودمەند بوو چونکە ئەگەر عیبەکە لە مێشکی دابواە چارەسەرکرا ئەگەر ئەویش عیبی نەبواە هەڵمە کوشندەکانی ناوسری دەرەچوو سەری سوکترە بوو لەو ڕۆژەی کە بڕیار بوو پاتور بچێتە کۆشکی فرعون و سەری بقلیشێنێ سەر لە بەیانەکەی هاتە خانی ژیان و منی بان کرد و سندوقێکی ڕەشی دایە دەستموتی شتومەکی نەشتەرگەری من کە بە ئاگر داخ کراوە یان کوڵێنراوە لەم سندوقەدایە و ئەمەوێ پێش چوونە کۆشک لێرەدا سەری دوو کەس نەشتەرگەری بکەم بۆ ئەوەی دەستەکانم ڕابێن و ئەمەوێ تۆ ئەو شتومەکە بدەیتە دەستم تێگەشتم یارمەتی دانەکەی کە ئەوێ لەگەڵم دابیکە ئەمەیە کاتێک قوتابیەک لەلایەن پزیشکی تایبەتیەوە دەستنیشانەکرێ کە پێداویستیەکانی نەشتەرگەری بداتە دەستی مانای ئەوەیە ئەو قوتابیەی لێیەوە نزیکە و شایانی ئەوەی هەیە ببێتە یاریدەدەری پزیشکی ئەو پاتور لە پێشەوە و من لە دوایەوە چوینە بەشێ کە نەخۆشە بێ ئیلاجەکان و ئیفلیجەکان و سەرشکاوەکان لەوێدا خەوتبوون پاتور دوای چوونە ژوورەوە سەری هەندێکی پشکنی و دوو کەسی بۆ قڵیشاندنی کاسە سەر هەڵبژارد یەکێکیان پیرەمێردێک بوو کە چارەسەری نەبوو مردن بۆ ئەو بەختەوەری بوو. ئەوی تریان بەندەیەکی ڕەشی کەڵەگەتی بەهێز بوو کە بەردێکیان بەسەریدا کێشابوو نەیەتوانی قسە بکات و ئەندامەکانی لەشی بجوڵێنێتەوە. هەردووکیان بردە قاوشی نەشتەرگەری و بێ وەستان یەکسەر شیرەی تریاکیان کردە دەماریانەوە بۆ ئەوەی هەست بە ئازار نەکەن. من بە دەست و بردی سەری هەردووکیانم تاشی و تێکەڵەی شنجرف و کەڕووم پیا کرد، چونکە لە کتێبدا نووسرابوو پێش هەر نەشتەرگەرییەک ئەبێ جێگای نەشتەرگەرییەکە بەم دەرمانانە خاوێن بکرێتەوە. پاتور کێردەکەی خۆی گرتە دەست و پێستی سەری بڕی و لە هەردوو لاوە نوشتاندیەوە لەم کاتەدا خوێن لە هەردوو قەراغی پێستەکە ئەهاتە خوار بەڵام پاتور سەرنجی نەئەدایە، پاشان کەرەسەی سەر قڵی شێنەکەی گرتە دەست و بەسەریا کرد و هەر ئەوەندە کەمێ چووە ناوەوە سوڕاندی بە شێوەیەک کە کەرتە ئێسکێکی بازنەیی لە سەری جیا بووە و مێشکی دەرکەوت. پاتور سەیرێکی مێشکی کرد و وتی هیچ عەیبێکی لێ نابینم و ئێسکەکەی خستە شوێنی خۆی و پێستە قەتکراوەکەی هێنایەوە یەک و سەری پێچایەوە بەڵام لەو کاتێک کە خەریکی بەستنەوەی سەری بوو ڕەنگی نەخۆشەکە وەک وەنەوشەی لێهات و گیانی دەرچوو کاتێ لاشەی ئەو پیاویان بردە دەرەوە بەرپرسی خانەی ژیان و هەندێ لە قوتابیان لەوێ بوون و پاتور ڕووی کردە قوتابیان وتی یەکێکتان کە لە هەمووتان گەنجترە بچێت پیاڵەیەک خواردنەوەم بۆ بهێنێت چونکە کەمێت دەستم ئەلەرزێ یەکێکیان ڕۆشت و پیاڵێ خواردنەوەی بۆ هێنا و دوای نۆشینی شەرابەکە لەرزینی دەستی نەما و ئەوسا فەرمانی دا بەندەکە بهێن و بۆ نەشتەرگەری بیبەستنەوە و بە هێواشیش وتی کەلوپەلی لە قاڵبدانی ئێسکی سەر ئامادە بکەن جارێکی تر من پێداویستیەکانی نەشتەرگەریمدایە دەستی و ئەو سەرەتا پێستی سەری هەڵدڕی و ئەم جاریان بە فەرمانی ئەو دوو کەس لە ڕاست و لە چەپ پێش خوێندبەربوونەوەکەیانە گرت چونکە نەیەویست خۆی بەم کارە ساکارە و خەریک بکات و لە ئیشە سەرەکیەکەی مەژغۆڵی بکە لە خانەی ژیان پیاوێکی نەخوێندەوار هەبوو کە کاتێ ئەهاتە دیار سەری نەخۆش خوێنی برینەکەی ئەوەستا بەڵام لەو کاتەدا پاتور نەیەویست ئەو پیاوە بۆ ئەو ئیشە بەکاربێنێ و هەڵی گرتبوو بۆ کاتی سەرقڵیشاندنی فیرعون کاتێ سەری بەندەکەی کون کرد پاتور ئێسکی سەری نیشانی ئێمە و قوتابیەکانی تردا کە بەشێ لە ئێسکەکە بەهۆی پیاکێشانی بەردەکە بە ناواچوو بوو ئینجا بە کێردە تایبەتیەکە و مشار ئەو بەشە ئێسکە و دەوروبەرەکەی لەسەری هەڵگرت کە بەقەدەر لەپی دەستێکی بێ پەنجە بوو مێشکی سپی ڕەش پێستەکە دەرکەوت کە ئەجوڵایەوە و نیشانی هەموومانی دا کە سەیرمان کرد کەمێ خوێن ڕژابووە سەر مێشکی و لەوێدا مەی بوو پاتوروتی ئەم خوێنە مەیوەی سەر مێشکی بۆتە هۆی لە کارکەوتنی زبانی و ئەندامەکانی تری لەشی ئینجا خوێنە مەیوەکەی بەوردی کردکرد کرد و لەسەر مێشکی هەڵیگرت لەگەڵ ئێسکێکی بچووکیش کە کەوتبووە سەر مێشکی. لەو کاتەی ئەو خەریکی ئەم کارانە بوو ئەوانی تر بەپەلە لەسەر ئێسکەکەی سەری کە لێکرا بۆ قاڵبیان دروست کرد بە شێوەیەک کە ئێسکە قوپاوەکەیان بە چەکوشێکی دار ڕاستکردە و دایەنە دەست پاتور و ئەویش ئەو زیوە کە بە قەبارە و شێوە وەک کەرتە ئێسکە بڕاوەکە بوو، خستیە سەر کونە گەورەکەی سەری و بە جیرەی بچووکی زیو بە قەراغەکەیەوە نووساند و پێستی سەری دایەوە بە سەر زیوەکە و دووریەوە، پاشان برینەکەی پێچایەوە و وتی، ئێستا ئەم پیاوە هەڵسێنن، بەڵام نابێت تا سێ ڕۆژ بجوڵێتەوە. نەخۆشەکەیان هەڵساندەوە و ئەو قولە ڕەشە کە پێش نەشتەرگەرییەکە نەیەتوانی قسە بکات و لەشی بجوڵێنێ، هەم قسەی کرد و هەمیش دەست و قاچی جوڵاند و پاتور پێی وت نابێت تا سێ ڕۆژ سرت بجوڵێنین کاتێک کە بەندەکەیان گواستەوە ژوورەکەی تر کە بنوێت پاتور پێمانی وت ئەگەر تا سێ ڕۆژی تر ئەم پیاوە نەمرێ چاکە بێتەوە و ئەتوانێ لە خانی ژیان بچێتە دەرەوە و تۆڵەی خۆی لەو کەسە بکاتەوە کە سەری شکاندووە دوایی قوتابیەکانی ڕوخسەتدا و بە منی وت ئێستا کاتی ئەوە هاتووە شتومەکەکانی من بخەنە ئاگرە و بیکوڵێنن بۆ ئەوەی بچینە لای فیرعەون و تۆش لەگەڵ مندا دێیت من بە پەلە پێداویستیەکانی نەشتەرگەریم شۆری و نامە ئاگرەوە و کوڵاندم و لە خانەی ژیان هاتینە دەرەوە و من سندوقەکەی پاتورم هەڵگرت بوو سواری کەژاوەکەی بەردەم خانەی ژیان بووین کە چاوەڕوانی ئێمەیە کرد و لەگەڵ ئەو پیاوەی کە بوونی ئەبووە هۆی وەستانی خوێن بەرەو کۆشک بەڕێکەوتین بەندەکان بە شێوەیەک کە ژاوەکەیان هەڵگرت بوو ئەیان برد کە نە ئەجوڵایەوە و من لە خۆما هەستم بە شکۆمەندیە کرد چونکە ئەمزانی بە زووی ئەچینە کۆشکی پاشایەتی و فیرعون لە نزیکەوە ئەبینین پاژەوەی بە کەژاوەکە هەندێ ڕۆشتین گەیشتینە کەناری نیل و دابەزینە ناو بەلەمی تایبەتی کۆشک و بەرەو خانووی زێر واتە کۆشکی فیرعون کەوتینە ڕێ کاتێک لەوێ نزیک بووینەوە بەلەم و کەڵەکێکی زۆرمان توش بوو ئەوەندە زۆر بوون ئاوی نیلیان داپۆشی بوو ئەو بەلەمانە گران بەها بوون و لە داری بەنرخ دروستکرابوون هەروەها بەلەمی تریشی لێبوو خەڵکی دەم بە دەم ئەیانوت سەرقلیشێنی پاشایەتی هات و هەموو دەستیان بە نیشانەی ماتەم بەرز کردە و ئەگریان چونکە ئەیان زانی تا ئێستا ڕووی نەداوە سەری فیرعونێ کون بکەن و بتوانێ بە زیندوی بمێنێ ئێمە بەرامبەر بە کۆشک لە بەلەمەکە دابەزین و لە دەواازەی کۆشک کە زەن بەقیان پێ ئەوت ئێمەیان کردە ژوورەوە گەورەکان و پیاوانی دەسەڵاتدارێتی بەرامبەر ئێمە دەستیان بە ئەژنۆیانەوە ئەنا و سەریاندا ئەنەوان لەبەر ئەوەی ئەیانزانی ئێمە هەڵگری مەرگین ئێمەیان بەرەو تەختی فرعون ڕێنمایی کرد و بینیم کە فرعون لەسەر قەرەوێڵەکەی ڕاکشاوە کە قەدیفەی بریقەداری پێوە بوو قاچەکانی قەرەوێڵەکە بتی خویەکان بوون. لەو کاتەدا هیچ ئاسەوارێکی پاشایەتی پێوە دیار نەبوو دەم و چاوی ئاوسا بوو ئەندامەکانی ڕوت ئەهاتە بەرچاو و سەری بەلایەکدا سوڕاند بوو لە گۆشەی دەمیەوە لیک ئەهاتە خوارەوە کاتێ فێرعونم لەم وەزعدادی زانیم دەسەڵاتی ئەم دنیای ئەوەندە ناپایەدارە کە فێرعون لە بەستەری نەخۆشی و مردن لەگەڵ هەژارترین نەخۆشەکانی خانەی ژیان کە چارەسەرەکران و ئەمردن جیاوازی نەبوو بەڵام جوانکاریەکانی ژوورەکەی شکۆمەند بوو قەدی دیوارەکەی بەوێنەی گالیسکەی پاشایەتی نەخشێنرا بوو کە فیرعون لە ناو ئەو گالیسکانەدا تیری بۆ شێرەکان ئەهاویشت ڕەنگی ئاڵتونی و شین و سووری سەر دیوارەکان ئەدرەوشانەوە و زەوی هۆدەکەیان لە شێوەی کانیاوێکی گەورە ڕازاندبەوە کە ماسیەکان هاتوچۆیان تیاکرد و مراوی و قازەکان بەسەر کانیاوەکەدا فرین ئێمە هەردوو دەستمان خستە سەر ئەژنۆمان و لە بەرامبەر فیرعوندا سەرمان دانەوان من و پاتور ئەمانزانی کە هەڵدڕینی سەری فیرعون هیچ سوودێکی نییە و وەزعەکەی وا دەرەکەوت کە ئەمرێ بەڵام دابوونەریت وابوو کە ئەبواە پێش مردنی سەریان کون بکردایە کە هەڵمەکانی سەری دەرچە و نەڵێن کەس و کارەکەی ئەم دوا چارە سەریان بۆ نەکرد من سند و قەڕەشەکەی پاتور کە لە داری ئەبەنۆز دروستکرا بوو کردمەوە بۆ ئەوەی پێداویستەکانی بدەمە دەست پێش هاتنە ژوورەوەی ئێمە پزیشکەکانی پاشایەتی سەری فیرعونیان تاشی بوو کە بۆ نەشتەرگەری ئامادەبێت پاتور فەرمانی دا بە و پیاوەی کە لە دیار سربوونی ئەبووە هۆی وەستانی خوێن کە بێتە دیار سەری فیرعون و سەری بخاتە سەر لەپی هەردوو دەستی بەڵام لەم کاتەدا شاژنی میسر کە ناوی تیتی بوو هاتە پێشەوتی نا تا ئەو کاتە بە بۆنەی گرنگی جێگاکە و گەورەی شوێنەکە نەمانتوانی بۆ شاژنی میسر و جێنشینەکەی فرعون و خوشکەکەی ببینم کە هەمویان بە ڕسمی ماتەم دەستیان هەڵگری. خۆشەویستان لە ئەڵلقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەس